ئیبڕاهیم عەلەیهی السلام ئەستێرەکانی بینی لەبەرچاو گەلەکەی وتی ئەوە خوای منە کاتێک کە ئەستێرەکان دیار نەمان کاتێک کە ئەستێرەکان دیار نەمان وتی بێگومان من شتانێکم خۆش ناوێ کە ئاوا بن دیار نەبێنن ئەمانە ناشێن خوا بن کاتێک کە مانگی بینی هەڵاتبوو بە جوانی وتی ئەمە خوای منە بەڵام کاتێک کە ئاوا بوو ئەمیش دیار نەما، فەرمووی، بەڕاستی ئەگەر پەروەردگارم هیدایەتم نەدا، منیش دەچمە ڕیزی گومڕا و سەرلێشێواوەکانەوە، ئەوانەی دوورن لە دینی حەق. وە کاتی ڕۆژ هەڵهات و خۆری بینی، فەرمووی، ئەمە خوای منە، ئەمە لە هەموویان گەورەترە. بەڵام کاتێک کە خۆر ئاوا بوو، دیار نەما بە گەلەکەی وت، ئەی گەلەکەم! بێگومان من بەریم لە هەموو ئەو خوا بەتاڵانەی کە ئێوە دەیانپەرستن لەگەڵ مەعبودی حەقدا. ئیتر کاتێک کە تەبەڕڕای خۆی کرد لە هەموو ئەو خوا بەتاڵانە کە گەلەکەی دەیانپەرست لە ئەستێرەکان، مانگ، خۆر. گەلەکەی پێیان وت، دەی کەواتە تۆ چی دەپەرستی؟ ئەوی فەرمووی لە وەڵامدا، لە وەڵامدا فەرمووی، من تەواوی پەرستن و عیبادەتم تەنها بۆ ئەو کەسەیە کە ئاسمانەکان و زەوی دروست کردووە لە نەبوونەوە، وە تەواو خۆم داڕنیوە لە شیرک و تەوحیدێکی تەواوم هەیە بۆ خوای گەورە، من لەوانە نیم کە شەریک بۆ خوا بڕیار ئەدەن لە پەرستندا. جا محامیەکانی ئەهلی شیرک و کوفر دەڵێن ئیبڕاهیم سەلامی خوای لێ بێت جاهیل بوو بە سیفەتی خوا والعیاذ باللە، ئەستێرە و مانگ و خۆری شوبهان بە خواوە و کافریش نەبوو بەمە، کەواتە عوزر بە جەهل دەهێنرێتەوە بۆ لات و مەنات و هوبەل پەرست و گۆڕ پەرستەکان و ئەولیا پەرستەکان ناتوانین پێیان بڵێن مشریک چونکە جەهلیان هەیە وەڵام جارێ سەرەتا دەبین دەبێت عنی ئەوە بزانین کە پێغەمبەران هەمویان معسوومن لە کوفر و شرک و تاوانی گەورە هەر لە تەمەنی پێش تەمیز و باڵغبوونیانەوە کە گەورە موفەسیرێکی قورئانە لە گەورە موفەسیری قورئان ئیمامی تابعی مجاهیدەوە ئاوا تەفسیری ئەم ئاەتی کردووە ولقد ئاتەینا ئیبراهیمە ڕشتە یعنی هەر لە منداڵیەوە ئێمە هیدایەتی ئبراهیمان داوە تەوحیدی هەبوو کاتە ئیبراهیم پێغمبەر صل الله عليه وسلم هەر لە منداڵی و دوور بوو لە کوفر و شرک چ جای ئەوەی کە جهل بە تەوحید و نەزانین بەرامبەر خوای بدرێتە پاڵپەنا بە الله کە بێگومان ئەمە بۆ خۆی کوفر و ڕیددەیە دەرحەق بە پێغەمبەران. مەبەستی ئیبڕاهیم، عەلەیهی سەلام، لەم مشتومڕە، سەرزەنشت کردن و گاڵتە کردن بووە بە عەقڵی ئەهلی شرک کە ئەستێرە و مانگ و خۆریان پەرستووە. هەروەک چۆن کاتێ بتەکانی شکاند، تەورەکەی خستە سەر شانی گەورەکەیان، کاتێ گەلەکەی لە هەنگی نەورۆز گەڕانەوە، وتیان کێ ئەم بتانەی شکاندووە، جگە لە ئیبڕاهیم، علی ساسم کەسیان شک نەبر کاری وا بکە کاتە ئیبراهیمیان هێنا وتیان تۆ ئەم کارت کردووی فەرمووی نەخێر بەڵکو بتە گەورەکە شکاندوێتی مەگەر نابینن تەورەکە لەسەر شانی ئەوە ئەوانی جوتیان بتێکی بێگیان و بێڕۆح چۆن دەتوانێت شتی وا بکە ئەمە ئیشی تۆیە ئیبراهیمیش علی سلام فەرمووی دەی چ عقلێکتان هەیە کە شتانێکی بێگیان و بێڕۆح دەپەرستن طبعاان ئەوەش کە دەڵێن ئەم کارەی ئیبراهیم عەلی سەڵتەم لەوەی کە ئەستێرەو مانگی خۆری بینی وتی، ئەوانە خوان، هەندێک دەڵێن ئەمانە ئەمە پێش باڵغ بوون و تەکلیف و پێغەمبەرایەتی بووە، بێ گومان ئەمەش قسەیەکی بەتاڵە، چونکە کوفر کوفر و جەهل بە تەوحید دەرهاق بە پێغەمبەران قسەیەکی زۆر بەتاڵە، بەڵکو کوفرە، ئەوان هەر لە منداڵیەوە خوای گەورە بەشی شەیتانی دەرهێناوە لە دڵیاندا ئامادەی کردوون بۆ هەڵگرتنی پەیامەکەی و وەحی هیچ پێغەمبەرێک نەبووە کە ئەهلی شیرک و کوفر بووبێ پاشان خۆی گەورە هیدایەتی دابێت و کردوێتی بە پێغەمبەر کەواتە ئەم ئاەتانە وەکو سەرزەنشکردن و جوڵاندنی عقلی ئەهلی کوفر و ئەهلی شرک بووە کە پێغەمەری براهیم ئەنجامی داوە علی سازم بە هەمان کار و کردەوەی شکاندنی بتەکانی بەسەرهاتی دووەمیش کە محامیەکانی ئەهلی شرک دەیکەن و بەڵگەی تیۆری عزر بە جەهل ئەوەیە کە خی گەورە دەرباری بڕایم فەرمیەتی وإذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي واتە یادی ئەو کاتە بکەنەوە کە ئیبراهیم فەرمی پردگار چۆن مردوەکان زیندوو دەکەیتەوە خی گەورەش فەرمی مەگەر ئیمانت بە زیندوو بوونەوە نیە ئیبراهیمیش فەرمی بەڵکو ئیمان و یەقینم هەیە تەنها لەبەر ئارامی دڵ و زیاد بوونی ئیمانم وا دەڵێم ئەو بخوای گەورە فەرمانی کرد چوار باڵم دەسەر بڕێ و پارچە پارچیان بکات هەریەکان لەسەر شاخێک دابنێ پاشان بانگە بک ئەوانیش بە فەرمانی خوا زیندوو ببنەوە بێنەوە بۆ لە ئیبراهیم دەڵێن ئیبراهیم گومانی لە زیندووبوونەوەی مردوەکان هەبوو بۆیە داوای لەخوا کرد و خی گەورش عزری بۆ هێناوە تۆ لەبەر نەمانی گومانەکەی لە بەرچاوی خۆی باڵندەی زیندوو کردوتە بێ گومان ئەمەش ئەو پەڕی نەزانین و کوفرە هەر کەسیان بیر و بۆچوونەی هەبێ ئیبراهیم سەرداری ئەهلی تەوحیدە چۆن گومانی لە زیندوو بوونەوە هەیە کەسانێک کە پیان وابێ ئیبراهیم گومان لە زیندوو بوونەوە هەبووە بێگومان گومان لە زیندوو بوونەوە کوفڕە، پێغەمبەرانیش هەموویان مەعسوم بوون لە کوفر لە شیرک، لەوەی کە تووشی شیرک و کوفر ببن، بەڵکو داواکارییەکەی تەنها لە پێناو زیاد بوونی ئیمانی بوو، کە پێشتر زانست و عیلم و یەقینی هەبوو بە زیندوو بوونەوە، ئەویستی بە چاوەکانی خۆیشی ببینێت، چونکە لیس الخبر کالمعاینە.